باوەڕدارانی ئازیز لە کاتێکدا چاوێک دەخشێنین بە ژیانی مرۆڤایەتیدا لەسەر زەوی دەبینین کارەساتەکان کە ڕووی لە مرۆڤایەتی کردووە هێندە زۆرن زۆر ناڕەحەت ئەژمار دەکرێن یەکێک لەو خەتەرانەی کە ڕووی لە مرۆڤایەتی کردووە لە ئێستادا لە سەدەی بیست و یەکدا بریتییە لە خەتەر المەجاعە ترسی برسیکردن و ترسی هەژاری لەسەر زەویدا کە لە ئێستادا لە سەد کەس بیست و دوو کەس لە ژێر هێڵی هەژاری و برسێتیدا لەسەر تاسەری زەویدا دەژین لە ئەنجامی پەیڕەوکردنی سیستەمێکی جاهیلی سەرمایەداری لە ئەنجامی بەرهەم و دەسەڵاتێکی عەولەمە و عەلمانیەت لە یەک ساڵدا یەک ملیار و سێسەد ملیۆن تەن خواردن بە هەدەر دەدرێ و فڕێ دەدرێ لە کاتێکدا شارمان هەیە لە وڵاتی سووریا لە ئەنجامی شەڕی شیعە و شوعی و ئەوانەی بازاڕی چەک گەرم دەکەن بۆ مرۆڤ کوشتن حەودانە مانگە سەگ و پشیلە نەمانە خورێ لە کاتێکدا لە سەدا هەشتای داهات لە جەنگ و لە شەڕکردندا سەرف دەکرێ. هەموو ئەمانە پێمان دەڵێ ژیان لە ژێر سایە و سێبەری قورئاندا نەبێت، بێگومان هەر ئەمە چاوەڕوان دەکرێت لە بەرنامە مرۆڤکردەکان، لە یاساکانی دەستی مرۆڤ، ئەو کارەساتەی کە ئەمڕۆ بە ئیعتیرافی خۆیان بەسەر مرۆڤایەتیدا هاتووە زۆر قورسە. زەویەکی تەندروست بە ئێوە دراوە دەی فاسیدی مەکەن خراپ مامەڵەی تێدا مەکەن گەندەڵی و ناعەدالەتی بەرپا مەکەن تا ژیانتان نەبێ بە جەهەنم بەڵێ باوەڕدارانی ئازیز گەر بچووکی بکەینەوە بۆ ئەم هەرێمە کە نیعمەتێکی زۆر گەورەی خوای پەروەردگارە لە ئاو و هەوا و لەسەر خان و لە ژێر خانێکی دەوڵەمەند و لە باران و لە نیعمەت و لە ڕسق و ڕۆزیەکی زۆردا خۆمان دەبینینەوە بەڵام بڕوا بکەن لەم هەرێمە تەڕوتوش و باراناویەدا بۆنی ساڵی عام و ڕەمادە دەکەم ڕەنگ و ڕوخساری مسوڵمانان و هاوڵاتیانی بە شەرەفی میللەتەکەم خەریکە ڕەنگ و بۆنی ساڵی عام و ڕەمادەی لێدێ دەزانن ساڵی عام و ڕەمادە چییە و کامەیە و کەی ڕوویداوە لە زەمەنی خلافەتی عمری کوری خەتابدا ڕەزا و ڕەحمەتی خوای پەروەردگاری لێبێ خوای پەروەردگار خیلافەتە عادیلەکە و ئوممەتە مسوڵمانەکە تاقی دەکاتەوە. بێبارانی، وشکەساڵی، یەخەیان دەگرێت. مەکە و مەدینە، حیجاز، وڵاتی شام دوای وشکەساڵی، تەنانەت ساڵی تاعوون و عامواس دێتە پێشەوە. کە شوێنمان هەیە بیست و پێنج هەزار مرۆڤی تێدا مردووە، کەسێک نەماوە جێ مابێ تا خۆی بە واریسی خەڵکانی دیکە بزانێ. عام الرمادە سەر زەوی بۆنی خۆڵی گرت. تەنها خۆڵ دەبینرا. سەوزایی نەما، ئاو نەما. ئاژەڵدارەکان هەموو ڕوویان کردە دەوڵەتەکەی عومەری کوڕی خەتاب لە شاری مەدینە خێوەتیان هەڵدا ئاژەڵەکانیان لە برسانا مردن دەڵێن گورگ نزیکی ئاژەڵەکانمان دەبوویەوە و هێز و توانای نەبوو پەلاماری ئاژەڵ بدات ئاژەڵەکانمان سەر دەبڕی گۆشتی پێوە نەبوو هەتاوەکو بیخۆین بەڵام عومەری کوڕی خەتتاب چۆن ڕووبەڕووی ئەم کارەسات و ئەم مەینەتیە بوویەوە؟ عەزیزانم ئێمە وشکە ساڵیمان دی بەڵام ئێستا تەڕە ساڵە. ئێمە سوون و کیسەڵە و بێبەرهەمی دەغڵ و دانمان بینی بەڵام بەرهەمی دەغڵ و دان و ڕزقی خوای پەروەردگار لە هەرێمەکەماندا دەبینین الحمدللە هەزاران تەن گەنم بەرهەم هاتووە و خوای پەروەردگار پێی بەخشیوین بەڵام ئەی بۆ بۆنی ڕەمادە دێ ئەی بۆ خەڵکی ڕووت و ڕەجاڵن ئەی بۆ خەڵکی برسین دیارە ئەمە قەدەرێکی خوای پەروەردگار نییە ئەمە کارەساتێکی وشکەساڵی نییە، بەڵکو ئەمە بەرهەمی گەندەڵی و بەرهەمی ناعەدالەتی و بەرهەمی ڕێزنەگرتن لە نیعمەتی خوای پەروەردگار و بەرهەمی جێبەجێنەکردنی شەریعەتی خوای پەروەردگارە. کەواتە ئوممەتی موسوڵمان وەکو میللەت، ئێمە ناڕەحەتیمان زۆر دیوە، زۆر قۆناغمان تێپەڕاندووە، زۆر ئاوارەییمان بینیوە، وشکەساڵیشمان بینیوە، یەک فەردە ئارد هەزار و پێنج سەد دیناری پێدەدرا، یەک کیلۆ شەکر هەشتا دیناری ئەو کاتی پێدەدرا. ئەو قۆناغانەمان تێپەڕان دڵنیابن بە پشتیوانی خوای پەروەردگار بە فرمێسک و بە دوعا و بە تەوبە و پەشیمان بوونەوەی هەموو لایەکمان ئەم قۆناغەش تێدەپەڕێنین خوای پەروەردگار دەرگای خێرمان لێ دەکاتەوە و بەڵام گرنگ ئەوەیە بزانین ئێمە ئومەتێکین لە ناو میحنەتەکاندا پەروەردە ببین لەگەڵ نیعمەتی خوای پەروەردگاردا باش مامەڵە بکەین چونکە خوای پەروەردگار بێگومان بن ان مع العسر یسرا نەک لە دوا بەڵکو لەگەڵ ناڕەحەتیەکاندا دڵنیابن دەرگای خێر و خۆشی و فەرعانە لە بەرهەمی تەوبە و ئیستیغفار و پەشیمان بوونەوەی ئوممەتی مسوڵماندا لێمان دەکرێتەوە باوەڕدارانی ئازیز خوا سبحانە وتعالی لە قورئانی پیرۆزدا ئەمر بە پێغەمبەری ئازیز و بە ئوممەتەکەی دەکات وەک خوای پەروەردگار لە قورئاندا دەفەرموێت پێغەمبەری ئازیز کە ئەنەما خوای پەروەردگار ئەمری پێدەکات و ئومرت ئەن ئەکونە من المسلمین ئەمرم پێکراوە من لە مسلمانان بم من مسلمان بم بە هەمان شێوە ئەمر بە من و تۆی مسلمانیش کراوە کە هەر دەبێ ئەهلی ئیسلام و موسوڵمان بین. بەدوای ئەمەدا خوای پەروەردگار ئەمر دەکا و دەفەرموێت وەئەن ئەتلو القرآن قورئان بخوێننەوە بۆ خۆتان قورئان بخوێننەوە بەسەر یەکدیدا دیراسەی قورئان بکەن لەژێر سایە و سێبەری قورئاندا بژین بۆ چونکە الذین یتلون کتاب اللە ئەوانەی کتابی خوای پەروەردگار دەخوێننەوە ئەوانەی لە خزمەتی کەلامی رب العالمیندا ژیانی خۆیان رێکدەخەن خوای پەروەردگار وەسفیان دەکا و دەفەرمێت ئەمانە ئومەتێکن یەڕجوونە تیجارەتەن لەن تەبور مەبەستیانە، ئومێدیانە، ڕجایانە لە پەروەردگار، بە ژیانیان لە خزمەتی قورئاندا، ببن بە خاوەنی تیجارەت و بازرگانییەک لەن تەبور. زۆر بەها و نرخی هەیە. تیجارەتێک هیچ زەرەرێکی تێدا نییە. تیجارەتێک سامان و دەسمایەیەکی بێ ئەندازە. دەکات بە نسیبی ئەو کەسانەی کە لەگەڵ قورئاندا دەژین بۆ قورئان دەژین ژیانیان بەپێی یاساکانی قورئانە با بچینە خزمەت بازرگانی کردن لەگەڵ قورئان و کەلامی رب العالمیندا با گوێ لە کەلامی رب العالمین بگرین دڵەکانمان ساڕێژ بکە گوێکانمان ئاوبات خەم و خەفەت و قەیرانەکانمان لەبیر بەرێتەوە خوا سبحانه وتعالى ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێت، خوێندنەوەی قورئان خێر و پاداشتێکی نەبڕاوەیە بۆ ئێوە، ئەو کەسانەی تیلاوە و دیڕاسەی قورئان دەکەن دەبێ بزانن کە ئەگەر بێت و تۆ خەتمێکی قورئان بکەی ئەو قورئانەی کە خاوەنی سێ سەد و یانزە هەزار و پەنجا و یەک حەرفە کە پێغەمبەری ئازیز فەرمووی ئەلیف لام میم من ناڵێم حەرفێ بەڵکو ئەلیف دە لام دە میم دە واتە سی خێرت بۆ دەنوسرێ ئەو ژمارەیەش زەربی دە بکە و ئینجا دەزانی بە خوێندن و بە خەتمێکی قورئان تۆ خاوەنی چ پاداشتێک دەبی برای مسوڵمانم گەر قورئانی پیرۆز پێک هاتبێ لە شەش هەزار و دوو سەد و یەک ئایەت پێغەمبەری ئازیز ڕوو دەکاتە مسوڵمانانێکی وەکو ئێوەی بەڕێز دەفەرموێت کێ لە ئێوە پێی خۆش نییە ئێستا کە چوویەوە بۆ ماڵەوە سێ وشتری دابەستەی قەڵەوی زۆر نازدار لە ماڵەکەیدا بێ و بیکا بە خێر و بیبەخشێتەوە بەسەر مسوڵماناندا لە زەمەنێکی هەژاری و فەقیری وەک ئەمڕۆدا چەند دڵت پێت خۆشە چەندێک دڵی هەژاران خۆش دەکەی خۆشەویستمان فەرمووی کەسێک لە ئێوە ڕێگای مزگەوت بگرێ لە نێو مزگەوتا سێ ئایەتی قورئان فێر بێ خێری لەو سێ وشترە زیاترە سێ ئایەتی قورئان لە ناو نوێژدا بخوێنێ خێر و پاداشتی لەو سێ وشترە زیاترە خوێندنەوەی قورئان ئەجر و پاداشتێکی زۆر گەورە دەکا بە نسیبی ئێمە و من و تۆی مسوڵمان کێن ئەهل اللە کێن ئەهلی خوای پەروەردگار لەسەر زەویدا پێغەمبەری ئازیز وەڵامان دەداتەوە دەفەرمی ئەهل القورئان هم ئەهل اللە ئەهلی قورئان شارەزایان لە قورئان ئەوانەی لە خزمەتی قورئاندان ئەوانن ئەهلی خوای پەروەردگارن کێن ڕێزلێگیراو لە لایەنی پەروەردگارەوە؟ ئەوانەی کە ئەهلی قورئانن، ڕێزگرتن لە ئەهلی قورئانیش بریتییە لە ڕێزگرتن لە زاتی پاکی اللە جل جلالە. باوەڕدارانی ئازیز، من و تۆی مسوڵمان خاوەنی سوڕەتانێکین وەکو بەقەڕە کە پێغەمبەری ئازیزمان دەفەرموێ هەر ماڵێک دەستبەرداری سورەتی بەقەرە ببێ ئەوا وازی لە بەرەکەت هێناوە دەست بە سورەتی بەقەرەوە بگرن چونکە خوێندنی بەڕەکەتە وترکها حسرە واز لێهێنانی حەسرەت و نەدامەتە سورەتی بەقەرە لە نێو ماڵەکاندا هەموو سحر و شەعوەذە و هەموو ئەوانە بەتاڵ دەکاتەوە و ماڵێکی تەندروست، ژیانێکی پڕ لە ئەمن و ئاسایش، خەوێکی خۆش لە نێو ماڵەکانتانا بە نسیب دەبێ، لە نێو سورەتی بەقەرەدا باوەڕداران فێری تیجارەت بن، ئایەت الکرسی تێدایە، اللە لا اله الا هو الحی القیوم، ئیسمی ئەعزەمی تێدایە، کە خۆشەویست و نووری چاومان دەفەرموێ بەیانیان و ئێواران، بیخوێنن لە نێوانی ئێوە و بەهەشتا تەنها مردن هەیە دوای نوێژەکان بیخوێنن هەتاوەکو پارێزراو بن لە هەموو سحر و لە هەموو جادوگەرێ لە هەموو بیرێکی چەپەڵ بژین لە ژێر سایە و سێبەریدا کۆتایی پەیمانی نێو سورەتی فاتیحا بپارێزن بەڵێ سورەتی فاتیحا شیفای دڵەکانە شیفای جەستەمانە سەحابەی کیڕام تەنانەت لە جەنگ و جیهادەکاندا دوو پشک داوێتی بە مسلمانێکەوە حەوت جار سورەتی فاتیحیان بەسەرا خوێندوە و خوای پەروەردگار شیفای داوە بەڵێ سورەتی فاتیحاش دەست پێوە بگرن ئێمە خاوەنی سورەتێکین لە قورئاندا رسول الله دەفەرموێ ان سورة في القرآن ثلاثون آية سورەتێک لە قورئاندا سی ئاەتە هەر کەسێ پابند بێ پێوەی بیخوێنێ ئەم سورەتە شەفاعەتی بۆ دەکات ئەم سورەتە داکۆکی دەکات ئەم سورەتە لە خزمەتی رب العالمینە سورەتی اذا وقعت الواقعە کەنزێکە، خەڵاتێکی رب العالمینە دڵەکانمان ئاسودە دەکات، با رەنگەکان رەش بن، با رەنگەکان کزۆڵە بن، با گیرفان و کاسە و قاسەمان خاڵی بێ، بەڵام بە سورەتی اذا وقعت الواقعە من و تۆی مسوڵمان لەگەڵ پەروەردگارمانا تیجارەت و بازرگانیمان دەبێ بەردەوام بێ. سورەتی کەهف سورەتێکە رسول اللە دەفەرمێ بازرگانی پێوە بکەن لەگەڵ پەروەردگارتانا چونکە سورەتی کەهف ئەو سورەتەیە هەر هەر کەسێ بیخوێنێ لە ڕۆژی جمعەدا هەتا وەکو جمعەکەی تر پارێزراو دەبێ لە فیتنە و لە بەڵا و مسیبەتەکان پارێزراو دەبێ لە کفر و لە نیفاق دەبی خوێنە برای مسلمانم خوشکی مسلمانم سورەتی کەهف لە دەستی خۆت دەرمەکە ئێمە خاوەنی سورەتی قل یا ایها الکافرون بۆ ناسینی کافران بۆ دورکەوتنەوە لە بەرەی کوفر و کافران ئەو سورەتە بخوێنە نەخوێندەواران کێ هەیە قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد کە سورەتی ئیخلاسە سورەتی پاکبوونەوەیە لە بەرامبەر پەروەردگار و بۆ خوای پەروەردگار نەزانێ بۆ تۆ سێ جار سورەتی اخلاص بخوێنە دەبی بە خاوەنی پاداشتی ئەو ژمارەی کە ئاماژەمان پێدا کە ئەجر و پاداشتی سێ خەتمی قورئانت بۆ دەنوسرێ کەواتە برایانی مسلمانم ئەم تیجارەتە پەروەردگار داوامان لێ دەکات لە ئاەتێکدا و دەفەرمێت ئەو ئاەتەی کە لە خزمەتی زانایان و مفەسیرانی قورئاندا چوومە خزمەتی ئیمامی قورطوبی و ئیمامی ئیبن کەثیر و ئیبن عاشوری خاوەنی تەحریر و تەنویر و سەیدی خاوەنی ظلالی قورئان و مفەسیری زانا و دڵنەرم و خاوەنی قیام اللەیلی موسڵمانی کوردی شاری هەڵەبجەمان مامۆستا عوسمان عەبدولعەزیز زۆر سەرنجی ڕاکێشام کە دەفەرمێ مامۆستا عوسمان پانزە ساڵ ئەم ئایەتە کە بۆتان دەخوێنمەوە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 لێت داواکارین دڵمان جێگیرکە موفقمان بکە پەروەردگارە چونکە تۆ فەرمووتە ئین الله اشترا نافەرموێ دەیکڕم دەفەرموێ کڕیویەتی زوو بازرگانیەکە ئەنجام دراوە، زوو کڕین و فرۆشتنەکە لە نێوانی دروستکراوەکانی خوای پەروەردگار و خاوەنی ئێمەدا کە اللەیە ئەنجام دراوە، بۆیە باوەڕدارانی ئازیز ئایەتەکە دەفەرموێ نەفستان ماڵتان هی خوایە خوا لێی کڕیون، دە ئێوەش بجەنگێن، دە ئێوەش دڵنیابن جەنگ و جیهاد لە پێناوی بەرز ڕاگرتنی کەلیمەی لا الە الا اللە، لە پێناوی پاراستنی دین و خەڵک و خاکی خۆتانە، خاوەنی ئاڵا و بەیداخی جەنگ و جیهاد بن. دەفەرموێ، ئەمە وەعدێکە خوای پەروەردگار داوێتی برای مسوڵمانم، دوو دڵ مەبە، وعدا علیه حقا، وعدی خوایە، ومن اصدق من اللە حدیثا، ومن اصدق من اللە قولا، بەڵێنی پەروەردگار گومانی تێدا نییە، دەی خوا دەفەرمێ بۆ دڵنیاییتان لە تەورات، لە ئینجیل، ئینجا لە قورئانیشدا ئەم گرێبەستە هەر ئەنجام دراوە و هەر کاری پێکراوە، فاستبشروا ببیعکم الذی بایعتم به مژدە بێ لێتان دڵتان خۆش بێ بە بازرگانی کردن و بەندایەتیتان لەگەڵ پەروەردگارتانا بەردەوام بن لە بازرگانی لەگەڵ خوای پەروەردگارا ڕاستەوخۆ ئایەتی دوای ئەمە ئومەتی مسوڵمان ئاراستە دەکات ئومەتی مسوڵمان ئێوە دەبێ بزانن کێیە ئوممەتی مسوڵمان خوای پەروەردگار بازرگانی لەگەڵ کێدا دەکا کێن ئەوانەی کە شیاوی ئەوەن لەگەڵ پەروەردگاردا لە مەیدانی ئەم بازرگانیەدا سەرکەوتوو بن دەبێ خاوەنی ئەم سیفەتانە بن دەفەرموێت التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين ده خوشكو براي مسلمانم سرنج با منو توي مسلمان گەر بمانەوێ خۆشەویستی لای هەموو مسلمانان سید قطب دەفەرموێ طالبی علمە السائحون ئەوانەی فێری زانستی قورآن دەبن فێری زانستی شەرعی دەبن فێری زانستی مرۆڤ دۆستی دەبن ئەمانە بەڕاستی سائحن دەبێ ڕێزیان لێ بگیرێ ئەمانە ئەوانن کە بازرگانی لەگەڵ پەروەردگارا دەکەن ئەجا خوای پەروەردگار دەفەرموێ الراکعون الساجدون ئەو کەسانەی کە خاوەنی ڕکوع و سجودن واتە نەک نوێژ دەکەن ڕکوع و سجودی زۆریان هەیە ڕێک سجود دەبەن ڕێک ڕکوع دەبەن ئەمانە بەندانێکن کە دەفەرموێ کۆی ئەمانەش دەبێ ئەوە بزانن باوەڕداران ئێوە الحامیدون هەمیشە و بەردەوام سوپاسگوزاری خوای پەروەردگارن نەک هەر لە خۆشیدا لە تەنگانەدا چونکە افضل عباد اللە الحمادون ڕێزدارترین بەندە لای خوای پەروەردگار ئەوانەن کە زۆر دەڵێن الحمدللە لە ناخۆشی و لە خۆشیدا بەتایبەتی ئێستا میللەتی کوردی مسوڵمان گومانی تێدانییە ترس و برسێتی و هەژاری ڕووی لە میلەتەکەمان کردووە بەداخەوە خەڵکێک خۆی دەسووتێنێ خەڵکێک خۆی دەکوژێ ئەو ڕاز و نیازەی کە لای مامۆستایانە زۆر کەمتر لای دەسەڵات و تەنانەت لای پۆلیس و لای ئەوانەیە کە ئیشی ئەوە دەکەن ئەوە مامۆستایانن دەزانن میللەت چەندێک چەندێک تەنگەتاوە چەند کەس هەوڵی خۆکوشتن و خۆ ناڕەحەتی زۆری بۆ هێناوە قەرزارە و خۆی دەکوژێ خاوەن کرێچیە و هەوڵی خۆکوشتن دەدات بەڵام ئومەتی مسلمان ئەمە سیما و سیفەتی ئومەتی مسلمان نییە ڕاستە هەژاری و کوفر لە پاڵ یەکدیدان بەڵام نابێ مسلمان لە بەرامبەر ئەم قەیرانانەدا ئیمانی لە دەست بە چونکە خاوەنی نەفسی خۆمان نین هەتاوەکو دەستی بۆ بەری بیکوژی نابێ بێ ڕێزی بەرامبەر بە یەکتری بکرێ نابێ بێ ڕێزی بەداخەوە ڕاگەیاندنەکانی ئەم وڵاتە یەک پارچە ڕەشبینی پیر, پیر فڕێدان نەخۆشی و مناڵی ئۆتیزم فڕێدان ئەمانە سیما و سیفەتی ئومەتی موسوڵمان نیە ئەمە ئەخلاقی بێ دینی و عەولەمە و عەلمانیەتە ئەگینا ئومەتی موسوڵمان چۆک دانادا ئێمە زۆر ناڕەحەتیمان دی سوپاس بۆ خوای پەروەردگار خوا ڕزقی زۆرە بۆ ئێمە ئەوە دەسەڵاتدارانێکن کە ڕەحمیان بۆ ئێمە نییە بەڵام دەبێ ئێمە الحمادون بە الحمدللە قۆناغەکە تێپەڕێنین تا خوای پەروەردگار دەستی زاڵم و گەندەڵکاران ببڕێ، هەتاوەکو خوای پەروەردگار چاومان زاخاودا هەموو زاڵم و ستەمکارانمان لە کۆڵ بکاتەوە، دواتر ئێمەش بەندەیەکی ڕاست و دروستی خوای پەروەردگار بین. خوا دەفەرموێ، الامرون بالمعروف، ئوممەتێک کە بازرگانی لەگەڵ خوادا دەکا دەبێ فەرمان بە چاکە بکا، بەرگری لە خراپ لە خراپە بکا. سنوری شەرعی خوای پەروەردگار بپارێزێ ئەنجا خوا دەفەرمێ وبشر المومنین ئەمە ئومەتێکی ئیماندارن کەواتە باوەڕدارانی ئازیز لەم وتارەدا دەمەوێ بە خۆم و بە ئێوە بڵێم پێغەمبەری ئازیز دەفەرمێ ان الله يرفع بهذا الكتاب اقواما ويضع به آخرين خوای پەروەردگار بەم کتابە بەم قورئانە خەڵکانێکی عەرەبی دەشتەکی کرد بە خاوەنی ئەم ئومەتە میللەتێکی کوردی ژێردەستەی ساسان و بێزەنتینی و هەموو ئەوانە بەم قورئانە بەم ئیسلامە عەزیز کرد ئەوەی پشت لەم قورئانەش بکا زەلیل دەبێ ڕسوا دەبێ کەواتە ئێستا کاتی ئەوەیە لەگەڵ ئەم قورئانەدا بژین کاتی ئەوەیە بەڕاستی بگەڕێنەوە بۆ ئەم قورئانە ژیانمان بەم قورئانە ڕێک بخەین بەم قورئانە نێوماڵی خۆمان ڕێک بخەینەوە شۆڕشی تەوبە و پەشیمانی شۆڕشی سوپاسگوزاری، شۆڕشی داننان بە هەڵەکانی خۆماندا، شۆڕشی وشیاری دەستپێبکەین، هەتاوەکو قۆناغی سەخت و ناڕەحەتی وڵاتەکەشمان تێپەڕێنین، هەموو ئەم خەمانەش کە دەیڵێم بۆ خوا، پاشان بۆ خەڵک و خاکی کوردستانە، مەبەستمانە بەڕاستی مەینەتی میللەتەکەمان دەبینین، بەڕاستی ئاخ و داخ و مەینەت و هەژاری میللەتەکەمانە گڕی لە ناخمان بەرداوە، ئەگینا خەڵک و خاک و نیشتیمانی خۆمانمان خۆشەوێ، ئێمە لە هەموو کەسێک زیاتر بەرپرسیارین بەرامبەر بەم خەڵک و خاک و نیشتیمانەی خۆمان، بۆیە دەڵێین دەسەڵاتداران بە خۆتانا بچنەوە وەڵڵا خوای پەروەردگار وەعدی هەیە مەوعیدی هەیە بۆ وانەی کە زوڵم و ستەم دەکەن ئەگەر هاتوو وەعدتان هات وەڵڵا ڕسوا دەبن پێمان خۆشە بگەڕێنەوە، پێمان خۆشە عەدالەتی بەرپا بکەن، پێمان خۆشە واز لە گەندەڵی بێنن، پێمان خۆشە وەکو عومەری کوری خەتاب دەوەرن چارەسەری ئەو قەیرانە بکەن، لە خۆتانەوە دەست پێ بکەن، سەروەت و سامانی خۆتان، سەرخان و ژێرخانی خۆتان، پارەی ناوەوە و دەرەوەی وڵاتی خۆتان، سەیارەکانی ژێری خۆتان، مووچەکانی خۆتان بگێرنەوە بۆ ئەو میللەتە، وەڵڵاهی بەس خۆتان و کۆمپانیا و سەیارەکانتان ژیانی ئەو میللەتە ئاسوودەی بۆ دەگەڕێتەوە بۆیە میللەتی مسوڵمانیش پەلە نەکەین ئێمەش وانەزانین عومەری کوڕی خەتاب حاکمە و دەسەڵاتدارە هەتاوەکو لە ساڵی عام و ڕەمادەدا ڕەنگی خۆڵ بگرێ لە ساڵی عام و ڕەمادەدا بە ورگی خۆی بڵێ و ئەی ورگ چۆن دەنگل لێ دێ دەنگی لێ بێ وەڵڵاه هەتاوەکو مسوڵمانان ڕەش و ڕووت بن خواردنێک، گۆشتێک، پاروێکی چەور بە دەمی عومارا ناچێتە خوارەوە، ئەوە خەڵکە ڕەش و ڕووتە و زەرد هەڵگەڕاوە، دەسەڵاتدارانیشن قاقا لێدەدەکەن، لێدەدەن، کۆبوونەوەکان دەبینین غەیری پێکەنین و بزەخەنە، لەسەر لێوانی شتێکی دی نابینی، کەواتە بە هەڵە دانەچین، عومەری کوڕی خەتاب حاکم و دەسەڵاتدار نییە، هەتاوەکو پیرەژنەکان، نەخۆشەکان، منداڵە بێنازەکان، منداڵی، منداڵ و ژنە شەهیدەکان ببینێ و بچێ بەسەریان بکاتەوە و نەوتیان بۆ دابین بکا، کرێی کارەبا و ئاویان لەسەر لابا، بەڵکو ئێمە دەبێ سەبر بگرین، دڵنیا بین بە تەوبە و پەشیمان بوونەوە، بە سەبر و ئارام گرتن ان شاءاللە ئەم قۆناغەش تێدەپەرێنین، خوایە بە ئەهلی قورئان ئەژمارمان کە، خوایە لە ژێر سایە و سێبەری قورئانەدا مانژێنە، خوای پەروەردگار لێت داواکارین بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت، یا اللە ئەو قورئانە بکە بە تکاکاری دونیا و قیامەتمان خوای پەروەردگار لێت داواکارین بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت سەربەرزی و سەرکەوتن و عزەتی ئەم ئیسلام و قورانە بە چاوی خۆمان ببینین یا رب العالمین رحم بەم ئومەتە بکە خوای ئەم ئومەتە و ئەم میلەتەمان هەژارە یا رب العالمین ڕووی خێر و ڕەحمەتی خۆتی زیاترمان بۆ ببارێنە یا رب العالمین تەبایی و برایەتی لە ناومانە زۆرتر کە خوایە ئەوانەی دژ بە میللەتمانن خوایە دژ بە سەرۆت و سامانمانن خوایە نەوت و غازی ئەم وڵاتە بۆ خۆیان دەبەن مەبەستیانە دزێ و گەندەڵی پێوە بکەن یا رب العالمین بیکەی بە سنان و قوزەڵ قوردیان خوایە ڕەش و ڕوت و ڕسوایان کە یا رب العالمین یا رب العالمین دەستی غادران خیانەتکاران ئەوانەی خوێنی گەنجێ میللەتە دەڕێژن خوایە ئەوانەی تەماحیان هەیە بە خەڵک و خاکمان خوایە ڕسوایان کەی خوایە لە داواکارین ئاشتی و ئارامی بۆ وڵاتە بگێڕەوە شیفای نەخۆشی مسلمانان بە اللهم آمین وادعوا الله وأنتم موقنون بالإجابة